شەهرەزاد وتیە جێرنەوە ئەی پاشای بەختیار خاوەنی بڕیار قەلەندەری سێم هاتە پێشە وتی خانمەکەم بەسەرهاتی من وەکوهی ئەوان نییە سیر و عجایبترە هەر ئەوەش بۆ هۆی ڕیشتاشین و لار کوێریم ئەوان بە قەزا و قەدەری خوا بوو بەڵام من خۆم قەدەرم بۆ خۆم هێنا ڕەوانم خەفەت بار کرد ئەگەرنا من شازادە و کوڕە پاشا بووم باوکم مرد و بوومە جێنشینی، حوکمڕانیەکی دادپەروەرانەم کرد، شارەکەم لە سەر دەریا بوو، منیش ئارەزوویەکی زۆرم لە سەفەری دەریا بوو، پەنجا پاپۆڕی بازرگانیم بوو، پەنجا بەلەمی بچووکیش، سەد و پەنجا پارچە پاپۆڕی جەنگیم بوون بۆ کاتی جەنگ، دە بەلەمم برد و ڕۆشتین بە دەریادا، ئەمویست دوورگە بچووکەکان ببینم، خواردنی مانگێکمان برد، بیست ڕۆژ بەڕێوە بووین، شەوێکیان باهەڵی کرد، شەپۆلەکانی دەریا هێندەی دا بە کەشتیەکەماندا، ژیانی لێ بێزار کردین، دنیامان لە بەرچاو تاریک بوو، ڕوومان کردە خوا و پاڕاینەوە، بەڵام شەپۆلەکان هەر بە سەر یەکدا ئەشکانەوە و ڕەشە با سەر و مڕ بوو تاکو ڕۆژ بۆوە. دەریا هێور بووەوە، ڕۆژ هەڵات، ئەمجا گەشتینە دورگەیەک و لامان دا و نان و چێشت ئامادەکرا و خواردمان دوو ڕۆژ حەواینەوە دواتر بیست ڕۆژی دی سەفەرمان کرد سەرۆکی پاپۆر ڕێگەی دەریای لێ تێک چوو بە کابرای چاودێرمان وت سەیری دەریا بکە کابرا سەرکەوتە کۆڵەکەی ناوەڕاستی پاپۆڕ و سەیری ئەم لاو ئەو لای کرد و هاواری بۆ کردینوتی ئەی سەرۆکی پاپۆڕ سەیری لای ڕاستم کرد ماسیم بینی بەسەر ئاوەوە سەیری بەردەمم کرد ڕەشاییەکم دوور دوور بینی، دەمێک ڕەشە دەمێکیش سپی. کە سەرۆکیش ئەو دیمەنەی بینی کڵاوەکەی دا بە بەری پێی خۆیدا وتی، مژدە بێت تاکمان لێ دەرناچێ. دەستی کردە گریان، ئێمەش لەگەڵیدا بۆ خۆمان گریاین، منیش بە گریانە وتم، سەرۆک گیان پێمان بڵێ بە دووربینەکەت چیت دیوە؟ ئەویش وتی گەورەم بزانە ئەو باو بۆڕفتە کە ئەم بەیانە نیشتوتەوە ڕێی لێ هەڵە کردوین ئەوە تا لە دەریادا ون بووین لەو شەوە ئەوە یانزە شەوە بەڕێوەین بایەکەش پاڵی بەرەو دووانە تاکو بگەڕێنەوە شوێنی خۆمان. ئەم ئێوارەش ئەگەینە شاخی بەردەڕەش، ئیدی بمانەوێ نەمانەوێ ئەکەوینە نێوان ئەو شاخانەوە، بزمار بە پاپۆڕەکەوە نامێنێت و ئەو بەردانە ڕایان ئەکێشێت و پاپۆڕ هەڵەوەشێت، چونکە بەردەکان موگناتیسن، چەندین پاپۆڕیان هەڵوەشاندووە، دوابەدوای ئەو گومەزێکی لەمز دروستکراوە کە دە کۆڵەکە ڕاگیری کردووە، بەسەر گومەزەکەوە سوارەیەکی ئەسپە مسینە کە ڕمێکی بەدەستەوەیە. لەسەر سنگی سوارەکە پارچەیە قڕقشمە کە هەندێ ناو و تلیسمی لێ هەڵکەندراوە ئەمجا پێیوتم ئەو ئەسب سوارە ڕێبوارانی لەناو بردووە هیچ شتێک لە ناوی نابە تەنیا ئەوە نەبێ کە لەسەر ئەو ئەسپە بکەوێتە خوارە و بگلێت ئەمجا خاتون گیان ئەوەندە بە کوڵ گریا وتی تیاچوین ئێمەش دەستمان کردە گریان ماڵ ئاوەیمان لێ کرد چونکە ئومێدمان بڕی و زانیمان کە تیاچین ئەو شەوە نەنووسین بۆ بەیانی پاپۆڕەکەمان بە کێشی چیاکان کرا هەر ئاسن بوو هاژێ هات بەرەو شاخ بزمارێک چیە بە پاپۆڕەکەەوە نەما ئێمەش بە دەوری شاخدا ئەسوڕینەوە و پاپۆڕەکە لە بەریەک هەڵەوەشا هەر کەسە و بەلایەکدا زۆر بمان خنکین ئەوەی کەمایەوە لە یەکتری ون بوو منیش بەسەر پارچە تەختەیەکەوە مامەوە بایەکە پێچی دامە قەراخ شاخەکە پلیکانێکم بینی بەرەو سەر بیسمیلام کرد و پێیدا هەڵگەڕام زۆر دڵخۆش بووم بە ڕزگار بوونم گەیشتمە سەر گومەزەکە لەوێ دەست نوێژم هەڵگرت و دوو ڕکاتم نوێش کرد ئیدی لە ژێر گومەزەکەتە لێ نووستم لە خەودا گوێم لێ بوو یەکێک پێی وتم، ئەی کوڕی حەسیب کاستایت ژێر پێیەکانت هەڵکەنە، کەوانێک و سێ تیر ئەدۆزیەوە کە سەرە نێزەکیان لە قوڕقوشمە و تەلسمی لێ نووسراوە، کەوانەکە بەرە و تیر بگرە ئەو شۆڕە سوارە خەڵکی ڕزگار بکە لە دەستی. سوارەکە کەوێتە دەریاوە، تیرەکەش ئەکەوێتەوە بەر دەستت. بیبە لە شوێنی سوارەکە بیشارەوە، کە ئەوەت کرد، ئاوی دەریاکە بڵند دەبێتەوە تا ئەگاتەوە ئاستت. کەشتیەک سەر ئاو کەوێ سوارێکی مسینی تێدایە، سوارەکەی پێشوو نییە. بەرەو ڕوو دێت و سەوڵێکی پێیە، تۆیش سواری بەلەمەکەی ببە و بسم اللە مەکە. دە ڕۆژ سەوڵ لێدات و بە دەریادا ڕوە تاکو ئەتگەیەنێتە دەریای ئاشتی، لەوێشەوە ئەتبەنەوە شاری خۆت. ئەمانەت بەسەر دێت گەر بسم اللە نەکەی. لە خەو ڕاپەڕیم چیان لە خەودا پێوتبووم جێبەجەم کرد ئەسب سوارە مسینەکەم فرێدایە دەریاوە تیرەکە کەوتەوە بەردەستم چوم و شاردمەوە ئاوی دەریا بڵند بوو نزیکەی سعاتێک چاوەڕێم کرد بەلەمەکە پەیدا بوو کەسێکی مسینی تێدا بوو بەسەر سنگیەوە پارچەیە قڕقشم بوو کە سیحر و تەلیسمی لێ نووسرا بوو لەگەڵیدا سەرکەوتم بێ ئەوەی هیچ بڵێم ڕۆژی یەکەم و دووەم و سێم سەوڵی لێدا و ڕێمان کرد تاکو دە ڕۆژ بەڕێوە بووین. کاروانم ئەوە دورگەی ئاشتەوایە. هەر زۆر دڵم خۆش بوو. خوام بیر خۆم هێنایەوە. دەستم کردە اللە اکبر و بسم اللە. هەر هێندەم زانی بەلەمەکە قڵپ بۆوە. ڕۆژێک من هەر مەلەم کرد. شان و قۆڵم ماندوو بوو. ئیتر شایەتمان هێنا. وتم زیندوو نامێنم. هێندەم زانی شەپۆلێکی بەهێز هەڵیدام کاتێک بە خۆمزانی لەسەر زەوی و کەناری دەریام کە بە ئاگە هاتمەوە ڕوانیم تەڕم ئەم جاجلەکانم وشی و بە دیاریانەوە خەوم لێکەوت کە خەبەرم بۆ سەیرەکەم جلەکانم نەماوە بە کەناری دەریادا ئەگەڕام و نەمەزانی بۆ کوێ بچم بەلەمێکی بچکۆلم لەو ناوەدا دۆزیەوە سواری بووم بە دەوری دوورگەکەدا سوڕامەوە بۆم دەرکەوت ئەم شوێنە دورگێکی بچووکە هەموو لایەنەکانی ئاوە بە خۆم وت لە بەڵایەک ڕزگارە بم بەڵایەکی لەو گەورەترم بۆ ئەبێت لە کاتێکدا من بیرم لە خۆمە کردەوە سەیرم کرد لە دوورەوە پاپۆڕێک پڕە لە سەرنشین و بەرە و لای من دێت لە بەلەمەکە دابەزیم و ڕام کرد چوومە سەر دارێک پاپۆڕەکە گەشت و لەنگەری خست دە کۆی لە دابەزین هەریەکە و فانۆسێکیان پێ بوو ڕۆشتن تاک و گەشتە ناوەڕاستی دوورگەکە چاڵێکیان لە زەویدا هەڵکەن ئەمجا دەرگایەکیان دۆزیەوە ئەمجا دەستیان کردە گواستنەوەی ئارد و نان و ڕۆن و هەنگوین مەڕ و ماڵات و ئەوەی ماڵ پێویستی بێ کۆیلەکان هەر لە هات و چوندا بوون تاکو هەرچێک لە پاپۆڕەکەدا بوو بردیانە ناو چاڵەکەوە ئەمجا جل و بەرگی جوانتریان لەبەر کرد و پیرەمێردێک لە ناوەڕاستیاندا بوو کە زەمانە ماندووی کردبوو. بایەکە ئەیهێنا و ئەیبرد، هەر وەکوو چۆن شاعیرێک وتوێتی، زەمانە زۆری توند ڕاتەکاندووم، زۆریش بەهێز بوو، زۆر ڕایوەشاندووم. کە بێ ئاگا بووم، ڕێگای پێ بڕیم ئێستا بە ئاگەم ئەو دای چقاندوم دەستی ئەرزەکارێک بە دەستی پیرەمێردەوە بوو زۆر شۆخ هەمویان خۆیان کرد بە دەواازەکەدا و بۆ چاڵەکە نزیکەی سعاتێکیان پێچوو هەر هەمویان هاتنەوە دەرەوە هەرزەکارەکە نەبێ دەواازەکەیان داخستە و بەرەو پاپۆر چوون و لە چاومون بوون منیش لە درەختەکە هاتمە خوارەوە و بەرەو گڵە داپۆشراوەکە چووم. ئەمەندەم گڵ هەڵدایەوە تاکوو ماندوو بووم. ئەمجار ژێر زەمینەکە دەرکەوت. کە سەیرەکەم تەختەیەک بە هێندەی بەردی بەرداشی دەستاڕی ئاشێک دەرکەوت لام برد، پلیکانێکی بەردین دەرکەوت. کە گەیشتمە خوارەوە خانوویەکی پاک و خاوێنم بینی کە فەرشێکی زۆری تیا ڕاخرابوو، بە قوماشی ئاوریشم ڕازابۆوە. هەرزەکارەکە لەسەر سەکۆیەک شانی دادابوو. کە منی بینی ڕەنگی زەرد هەڵگڕا سڵاوم لێ کرد وتم مەترسە وەکو تۆ ئادەمیم قەدەر منی بە تۆ گەیاندووە حەزەکەم هۆگری یەکتری ببین و بێتاقەتیت دەرەکەم کە زانی مرۆڤم ڕەنگی بووە بە گوڵ لە خۆی نزیکردمە وتی براکەم بەسەرهاتی من سەرسڕهێنەرە باوکم زەڕەنگەرە بازرگانە کۆی لەو خزمەتکاری هەیە کەشتی گەلێکی زۆری هەیە کاڵا بازرگانییەکانی ئەگەیەننە ئەو پەڕی دنیا، سامانێکی بەربڵاوی هەیە، بەڵام نەزۆکە و کوڕی نییە. لە خەویدا پێیان وتبوو کە کوڕێکت ئەبێ، بەڵام تەمەنی کورت ئەبێ. باوکم کە خەبەری بووەوە، زۆر گریا بوو. دایکم سکی بە من پڕ بوو. کە دواتر ژان گرتی و مامان هاتە لای منی بوو باوکم خواردنێکی زۆری بۆ خەڵک کرد هەژارانی تێر کرد لەبەرەوەی بە پیری خوا مناڵێکی پێ بەخشیوە ئەویش فەلەکی و ئەستێرە ناسان و فاڵچیان کۆکردەوە کەوتنە کۆڵینەوە لە ئەستێرەی و ڕۆژی لەدایک بوونم ئەمجا بە باوکمیان وت کوڕەکەت تەنیا پانزە ساڵە ژی کۆسپ و کێشە دەتێڕی گەر توانی چارەسەریان بکە ئەوە زۆر زۆر ئەژی هۆی مردنی دەریای تیاچون و چیایی مگناتیسا کە ئەسب سوارێکی مسینی پێوەیە کە پارچەیە قڕقشم بەسەر سنگیەوەیە هەر کاتێک سوارەکە لاسپەکەی کەوتە خوارەوە ئەوە دوای پ ڕۆژ کوڕەکە دەمرێ بکوژی کوڕەکەت ناوی عەجیبی کوڕی خەسیبە و هەر ئەویش سوارە مسینەکەی خستۆتە خوارەوە باوکم پەژارەیەکی زۆری خوارد منی بە جوانی پەروەردە کرد تاکو و تەمەنم گەشتە پ ساڵ دەڕۆژ لەمە و پێش باوکم هەواڵی بهات کە سوارە مسینەکە کەوتۆتە دەریاوە ئەوەشی خستێتە دەریاوە ناوی عەجیبی کوڕی خەسیبە باوکم خەمی ئەوەی بوو منیش بکوژێ منی هێنای ئێرە ئەمە بەسەرهاتەکەمە و ئەمەیە هۆی تەنیا باڵیەکەم زۆرم پێ سێر بوو بەخۆمت ئەمانەی ئەم ئەیلێت من هەموویم کردووە بەو خوای هەرگیز ئەم کوڕە ناکوژم ئەم جاوتم گەورم خوا لە بەڵاو نەهامەتی بە دوورت کە هەرگیز پەژارە نابینی من لێرە پەزێرایی دەکەم و ناهێڵم بە تەنیابی دواتر توێش بم دەدەست پیاوەکانت تاک و لەگەڵیان بگەڕێمەوە بۆ شارەکەی خۆم ئیدی دەمەتەقێمان کرد تا شەو داهات مامەکانم داگیرسان چراکانم هەڵواسیەوە خواردنم ئامادە کرد و خواردمان منیش دامپۆشی دواتر نووسم بەیانی هەندێک ئاوم گەرم کرد ئەمجا لە سەرخۆ بە ئاگام هێنا و ئاوە گەرمەکەم بۆ برد دەست و دەم و چاوی شت وتی خوا پاداشتت بداتەوە ئەی لاو بەو خوایە هەر کاتێک لەم بەڵایی ناوی عجیبی کوڕی خەسی بە ڕزگارم بوو کارێگەکەم باوکم پاداشتت بداتەوە مردیشم تۆ خۆش منی ژوتم خوایار بێ هیچ ڕوونادا مەرگم پێش مەرگت بکەوێ ئەنجا خواردنم هێنا و دواتر گوڵاوم ڕشت دوای کەمێک دامەم هێنا و دەستمان کرد بە یاریکردن ئەمجا هەندێک شیرینیم هێنا و خواردمان دواتر دەستمان کردەوە بە یاریکردن تاکو شەو داهات شەویش تاکو درەنگانێ دەمە تەقێ دواتر نووست و منیش دام پۆشی دواتر خۆشم نووستم خاتون. چەندین شەو ڕۆژمان ئاوا بەسەر برد خۆشەویستی ئەو کوڕە چوە دڵمەوە بەخۆشمە وت ساحر و ئەستێرە ناسان درۆکەن بەو خۆیان نایکوژم سینۆ شەو خزمەتم کرد شەوی چلەمین کوڕەکە زۆر دڵخۆش بووتی سوپاس بۆخوا لە مردن ڕزگارم بوو ئەمەش پێوقەدەمی پیرۆزی تۆ بوو لەخوا ئەپارڕێمەوە تۆیش بە شار و مەملەکەتی خۆت شاد بیتەوە بەڵام ئاوم بۆ گەرم کە باخۆم شەم منیش پێموت بە سەرچاوانی ئاوێکی زۆرم بۆ گەرم کرد پشتیم شت و جلەکانیم گۆڕی نوێنەکانم بۆ گۆڕی لەسەری ڕاکشا و نووست کە هەستایەوتی بەڵکو و کاڵاکێکی شیرین بێنی بیخۆین منیش چوم کاڵاکێکم هێنا ئەمجا پرسییم گەورم چقۆت نییە؟ ئەویش وتیەوە تا لەسەر ئەو ڕەفەی سەرسەرمە منیش دەستم برد و بەپەلە کلکەکەیم گرت پێم لە شتێک هەڵکەوت و کەوتم بەسەر کوڕەکەدا و چەقۆکەش هەر بەدەستمەوە بوو چەقیە سەر سنگی کوڕەکە و مرد کەزانی مردووە کەوتمە هاوارکردن و وتم ئەی مسلمانان ئەم کوڕە ئاخری بەدەستی من ڕۆژی تەواو بوو خۆزگە پێش ئەو بمردمایە فریا نەکەوتم تاڵەکەکە بشکێنم، خوا چی ویست هەر ئەوەیە. ئەمجا هاتمەوە سەر زەوی و تەخ تەخڕەکەم خستەوە سەر کونەکە و گڵەکەم بەسەریدا دایەوە، دواتر ڕام کرد و بە درەختەکەدا هەڵزنام و سەیری دەریام کرد. ئەڕوانم پاپۆڕێک بەرەو کەنارمان دێت. لە دڵی خۆمدا وتم هەر ئێستا دائەبەزنە ژێر زەمینەکە، هەر کە کوڕەکە بە کوژرایی ئەبینن، بۆمەگەڕێن، ئەمگرن و ئەمکوژن. ئەمجا چوومە سەر دارێکی بڵندتر و بە گەڵاکەی خۆم داپۆشی، هەر هێندەم زانی پیرەمێردی باوکی کوڕە کوژراوەکە و پیاوانی دابەزین و بەرەو ژێر زەمینەکە چوون، گڵەکەیان هەڵدایەوە، کە چووبوونە خوارەوە و کوڕەیان بینی لەناو جێگادا ڕاکشاوە پاک و خاوێنە و بریسکە داتەوە، کە ورد بوونەوە چەقۆیەک لە سنگی چەقیوە، کەوتنە هاوار و گریان و لەخۆدان، پیرەمێرد یەک سەعات بوورایەوە، ئەوانیش وتبوویان دوای کوڕەکەی ناژی، کوڕەیان پێچایە و بەرەو پاپۆڕەکەیان برد، ئەمجا پیرەمێردیان بەرەو پاپۆڕەکە برد، کە کوڕەکەی بینی ڕاکشاوە، کەوتەوە هاوار و گریان، خاڵی بەسەر خۆیدا کرد. ئەمجا بوورایەوە بەسەر درەختەکەوە کە ئەو دیمەنانەم دی خەمێکی زۆرم خوارد ئەم هۆنراوەیەم وت بە ڕەحمە ساتێ بەندەی بێ ئاگا خوا پشتی ئەگرێ و خۆشی تێ ناگا بەیانی دڵی ناخۆشە و تەنگە و ئێوارەش دڵخۆش لەگەڵ بەربانگا. خاتوون پیرەمێرد بە بورایی مایەوە پیاوانیش لە ژوور سەری کە بە ئاگا هاتەوە سێرێکی کوڕی کرد مردووە کەوتە لە خۆدان ئاوا خۆی لاوانەوە دڵ لە دووریتان وا کەوتە خوارێ لە چاوانیشم فرمێسک ئەبارێ داخی بە جەرگم دوور کەوتیتەوە دەستەوەستانیشم بەرداش بم ها رێ. بە خۆزگایی خوا هەر نەمبینی بای ئێستاش ناتوانم بیدەم دەستبارێ ئەو دەمە خۆش بوو هەموو پێکەوە بەختیار بووین لە یەک ماڵ و جێگەوە بۆ تیری چاوپیس کە بووینە نیشان بووە هۆی دووری و لەیەک دابڕان ئای کە نزام کرد پاڕامەوە زۆر منت جێهێشت و هەوارت بۆ گۆڕ ئێستاش دارایی و سامانم ئەدەم تا بتبینمەوە بەڵام پێت ناگەم شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بۆیە بێدەنگ بوو. شەوی شانزەیەم. شەهرەزاد و تێجێڕنەوە پاشای بەختیار خاوەنی بڕیار پیرەمێرد ناڵەیەکی بڵندی لێوە هات و دڵی وەستا و مرد پیاوانی دەست و پێوەن سەرنشینانی پاپۆڕکەوت نەشین و شەپۆڕ ئیدی چارەیان نەما ئەویشیان بە تەنیشت کوڕەکەیەوە لە ناو پاپۆڕەکە ڕاکێشا و گوریسی لەنگەرگەکانیان کردە و کەوتنە ڕۆشتن. کە لە چاوم ون بوون هاتمە خوارەوە چووم و گڵەکەم جارێکی دی هەڵدایەوە کە چوومەوە خوار چاوم بە شتەکان کەوت ئەمەم وت هەرچیت ئەبینم زوو تاسەت ئەکەم بۆ تۆیە جار جار کە خۆم مەست ئەکەم لە کەسێ پرسە تەنیا جێ مابێ کە بڕوا ناکەم ئەشکی پێ مابێ ئەم جا بە درێژای مانگێک شەوانە لە ژێر زمینەکەدا ئەنووسم و ڕۆژانە ئەچوومە ناو دوورگەکە و ئەگەڕام ئەچوومە ڕۆژ ئاوای دوورگەکە ئاوەکەی گەڕابووە و شەپۆلەکانی کەم ببوونەوە زەویەکی لەماوی بەجێهێشت بوو ئەگەر وشترێکی پیابڕۆشتایە دەست و قاچەکانی ڕۆ ئەچوون منیش ورەمدایە خۆم پێیدا ڕۆشتم ئاگرێکی بە کڵپەم لە دوورەوە بینی بەرەو ڕووی بوومەوە ئێ بەڵکو خوا دەروێکم لێ بکاتەوە ئەم شعرەم وت ئێ بەڵکو قەدەر جڵە و بگۆڕێ بێنێتە ڕێمان چاکەیە خێرێ بەڵکو بەدڵی خۆمم لەگەڵ کا دنیا ناڕوخێ خێرم بێتە ڕێ بەرەو ڕووناکێکە چوون ڕوانیم ئەوە کۆشکێکە دەواازەیەکی مسی هەیە کە هەتاو لێدا ئەبریسکێتەوە زۆرم پێ خۆش بوو بەرامبەری دانیشتم زۆرم پێنەچوو دە هەرزەکارم بینی جلوبەرگی جوانیان لەبەردا بوو پیرەمێردێکیان لەگەڵدا بوو سیرەکە لەوەدا بوو هەردە کەسەکە لا کوێر بوون منیش سەیری ئەوەم لێ هاات ئەم لار کوێرانە چۆن یەکیان گرتووە کە منیان بینی سلاویان لێکردم و هەواڵیان پرسییم منیش چیم بەسەرهات بوو بۆم گێڕانەوە هێندە بەسەرهاتەکەمیان پێ سەیر بوو بردمیانە کۆشکەکەوە ڕوانیم لە کۆشکدا دەسەکۆ هەن لەسەریان دەسە کۆلکەی بچووکتر هەیە و سەرتا پاشینن هەریەکەیان چوونە سەر سەکۆلکە بچووکەکەی خۆی و لە ناوەڕاستە سەکۆلکەیەکە بوو، پیرەمێردەش چووە سەر ئەو سەکۆلکەیە، ئەمجا بە منی وت، ئەی لاو! لەم کۆشکەدا بۆ خۆت بمێنەوە، بەڵام نە لە لاکوێری نە لە بەسەرهاتمان مەپرسە. پیرەمێرد هەستا و خواردن و خواردنەوەی خستە بەردەممان، تاکو نیوەشەو پرسیاریان لێم کرد و بەسەرهاتی خۆمم بۆ گێڕانەوە، دواتر لاوێکیان وتی، پیرەمێرد! ئیدی کاتی مووچەکەمانە. ئەویش وتی بە سەرچاوان. هەستا و چووە گەنجینەکە، دوای کەمێک هاتەوە و دەقاپییەنە، هەریەکەیان بە قوماشێکی شین داپۆشرابوو، هەریەکەیان قاپێکی لە بەردەمدا دانا، ئەمجا دە مۆمی داگیرساند و هەر قاپە و مۆمێکی داگیرساوی خستە سەر. کە سەری قاپەکانی لادا خۆڵەمێش و خەڵووزی کوتراو و قەترانی قەدەری تیا بوو، ئەمجا هەموویان قۆڵیان لێ هەڵکرد و دەستیان بە شین و واوەی لا کرد و خۆڵەمێش و خەڵووزەکەیان بە سەر و چاوی خۆیاندا کرد لە خۆیانەدا و ئەیانوت، بێ خەم ئەژیاین وەکوو مەردان، لێمان کەوتنە دەست تێوەردان. تاکوو بەرەبەیان ئەمە کاریان بوو، ئەمجا پیرەمێرد ئاوی بۆ گەرم کردن، ئەوانیش سەر و دەم و چاویان شت و جلوبەرگی بۆ هێنان و خۆیان گۆڕی. خانم. کە ئەمەم بینی، هۆشم لەسەر دانەما، هێندە سەراسیمە بووم، نەگبەتیەکەی خۆمم بیر چووەوە، بۆیە پرسیم. دوای ئەو دانیشتنەی کە هەموو پێی شاد بووین، ئەمە چی بوو؟ ئەمجا وتم، ئاخر ئێوە کەسانێکی وریا و ژیرن، ئەم کارەتان شێتانەیە، سوێندتان ئەدەم، هۆی ئەم لارکوێریەتان و لەخۆدانەتان و خۆڵ بەسەر خۆ کردنانتان چییە؟ پێم بڵێن. یەکێکیان وتی، ئەی لاو بە هەرزەکاریت فریو مەخۆ، کۆڵ بدە لە پرسیارکردن. ئەمجا نانی نیوەڕۆ هاتو نان خورا کە شەو داهات بە هەمان شێوە مۆم و چرایان داگیرساندەوە سفرە و خوان دانرانەوە تاکو نیوەشەو و دەمە تەقیان کرد ئەمجا لاوێکیان بە پیرەمێردەکەی وت شەو درەنگە موچەکەمان بۆ بێنە دیسان وەکو شەوی پێشو ڕێوڕەسمی شین و شەپۆڕەکەیان کردەوە مانگێک بەم شێوەی لەگەڵیان مامەوە ئەمانیش هەموو شەوێک ئاوا لە سەر و سنگی خۆیانەدا و دواتر خۆیانە گۆڕی ئەمجا پێموتن ئەی هەرزەکاران گەر هۆی ئەم لە خۆدانم پێنەڵێن ئەوە بەچێتان دێڵم ئەوانی ژوتیان پاراستنی نهێنی خۆمانمان بەلاوە باشترە منیش هەروا سەراسیمە مامەوە مانم لە خواردن و خواردنەوە گرت پێم وتن ئەبێت هەر پێم بڵێن ئەوانی ژوتیان ئاخر تۆیش بارت گرانە بێت و وەکو ئێمەت لێ دێ منی ژوتم هەر ئەبێت پێم بڵێن ئەگەر نا جێتان دێڵم و ئەڕۆمەوە کن کەس و کارم. کە ڕۆژ بۆ بەرانێکیان هێنا سەریان بڕی پێستیان کەن ئەمجا پیان وتم ئەگەر بە سراتەکەت بۆ بگێڕینەوە زۆری پێچێ فەرموو ئەم کێردە تیژە بگرە و لەم پێستی بەرانەدا پاڵکەوە ئێمەش ئەی دوورینەوە ئەمجا باڵندەیەک دێ سیمرغی ناوە، ئەم پێستە هەڵەگرێت و لە شەقەی باڵەدا، لەسەر لوتکەی شاخێک ئەنیشێتەوە، ئەمجا بە کێردەکە پێستەکە بدڕێنە و وەرە دەرەوە. کە سیمرغ تۆی بینی ئەترسێت و جێت دێڵێ. نیوەڕۆژێک بەڕێدا بڕۆ تا ئەگەیتە کۆشکێکی سەرسڕهێنەر، بڕۆژوورە و لەوێدا بە مەبەستی خۆ دەگەی چونکە ئێمە لەوێدا تووشی ئەو چاوی ڕاز دەرهێنان و لە خۆدانە بووین زۆر دڵم خۆش بوو ئەمجا چۆنیان وت ویان لێکردم سیمر خات و منی هەڵگرت و دای لە شەقەی باڵ کە نیشتەوە پێستەکەم بە چێردەکە دڕی و ڕۆشتم تا گەشتمە ناو کۆشک کە ڕوانیم چلکەنی زەکی تایە هێندە جوانن ئەڵەی مانگی تابانن کە منیان بینی بە خێریان هێنام لەسەر سەکۆیەکی بڵند دایاننام، بۆ خواردن لەگەڵم دانیشتن. پێنجیان چوون، حەسیرێکیان هێنا و ڕایانخست، چەند پیاڵە و چەند جۆر میوەیان لەسەر دانا. چەند کەنیزەک عودیان ژەن، گۆرانی خۆشیان چڕی. کۆڕ هێندە خۆش بوو، خەم و پەژارە فەرامۆش بوو. کە سەری ساڵ هاتەوە پێیان وتم، خۆزگە هەر نەمانناسیبای. گەر گوێیان لێ بگرتینایە بۆ خۆیان باش بوو. دەستیان کرد بە گریان، پێم وتن چیتان بیستووە؟ وتیان ئێمە هەموومان شازادەین و چەند ساڵێکە لەم کۆشکەداین، هەر جارە و چل ڕۆژ ونەبین، دواتر دێینەوە ئێرە و ساڵێک ئەمێنینەوە، ڕێوڕەسمی خۆمان هەیە و ئەترسین کە ڕۆیشتین تۆ سەرپێچی بکەی. کلیلەکانی ئەم کۆشکە ئەدەینە دەست و ئەڕۆین. ئەم کۆشکە چل دەرگای تێدایە، بۆت هەیە سی و نۆ دەرگایان بکەیتەوە، ئاگاداربە چ لەمیان نەکەیتەوە، ئەگەر کردتەوە ئەوە ئێمەت لە دەسە چێ منیش وتم جا چێ نایکەمەوە ساڵ کۆتایی هات و ئەوان جیان هێشتم بە تەنیا لە کۆشکدا مامەوە کە ئێوارە هات دەرگای یەکەمم کردەوە ڕۆشتم تا گەشتمە خانوویەک کادوت بەهشتا ڕز و باخێکی تیابوو سەوز و ڕازاوە میوەی ناسک و پارا و جۆگەکانی و شەتا و بەنێو ئەو درەختانەدا ڕۆشتم هەوا پڕبۆنی گوڵان بوو ئاوازی بولبولان بوو پڕ بە وەسفی شاعیران بوو بەه بەه لەو میوەی هەرمەیە لە دنیادا بەنامەیە چێژی زۆر خۆشە مسکی شەبۆنی ڕەنگێکی جوان و ڕووی وەکو گۆیە ئەم جا قۆخم بینی ئاوی چاوی ئەبرد ئەدوت یاقوتە دوای گەڕامەوە دەرگاکەم لەسەر داخستەوە و لی نووسم ڕۆژی دواتر دەرگای گەنجینەیەکی دیم کردەوە چوومە ئەو دیو، ئەڕوانم گۆڕەپانێکی گەورەیە و دارخورمایەکی فرە و جۆگەلەی ئاو و گوڵ و یاسەمین و مەردەقووش و نەسرین، نێرگز، بووەتە ڕاخەر. بەمبەر و ئەوبەری داشنەی شەماڵ بۆنی ئەو گوڵانەی بڵاوە کردەوە. کاتێکی خۆشم تێدا بەسەر برد. درەنگانێ گەڕام و دەرگاکەم داخستەوە. ڕۆژی دواتر دەرگای گەنجینەی سێیەمم کردەوە. هۆڵێکی فراوانم بینی کە پایەکانی و ناو ژوورەکان لە بەردی مەڕمەڕ دروست کرابوون. چەندین قەفەز و جۆرەکانی بولبول و کەناری و ڕیشۆڵە و قومری تێدا بوو. خەم و پەژارەی بیر بردمەوە. ئەو ڕۆژەم لە ناو دار و باخەکەیدا بەسەر برد و شەویش مامەوە. بۆ سبەینێ دەرگای چوارەمم کردەوە. کاروانم خانوویەکی گەورەی تێدایە. چل گەنجینەی تێدایە و دەرگایان کراوەیە. خۆم کرد بە گەنجینەیەکیدا. بینیم پڕە لە یاقووت و مرواری و مەرجان. هەر سەرم لێی سوڕما. بە خۆم وت. ئەم هەموو شتە گران بەهایەنە لە گەنجینەی پاشایانیشدا نین ئیدی زۆر دڵم خۆش بوو بەخۆمت ئێستا من پاشای سەردەمم ئەم سامانش لەخواوەیە ئیتر من سیونۆ ڕۆژ بەو کۆشکانە داگەڕام هەموو گەنجینەکانم کردەوە تەنیا ئەو گەنجینە نەبێ کە ئامۆژگاریان کردبووم نیکەمەوە خاتون گیان بیر و هۆشم هەر لای ئەو گەنجینەیە بوو کە نەمدی بوو پێیان وتبووم نەکەی بیکەیتەوە شەیتان چووە کە لەمەوە ئارامم لەبەر هەڵگیرا ئەوە ڕۆژێکی تەنیایی ماوە خۆم پێنەگیرا و دەرگای گەنجینەی چلامم کردەوە کە چوومە ژوورە بۆنێکی هێندە خۆشی لێ هات لە ژیانمدا هەڵم نەمژی بوو لەو بیرکردنەوەی دابووم بورامەوە سەعاتێکم پێچوو کە بە ئاگا هاتمەوە، ورەم بە خۆم دا و چوومە ناوەوە. سەیرەکەم، زەوی کۆشکەکە بە زەعفەران ڕاخراوە، کۆمەڵە فانۆسێکی زێڕین، گوڵاودانێک، بۆنی مسک و عەنبەری تیا بوو، بریسکە نەهات. خاتوون، ئەسپێکی قەترانیم بینی، ئەدوت شەوی ئەنگوستە چاوە. ئاخوڕێکی لە بلوور بۆ دروست کرابوو، ئالیکی کونجی تیا بوو. ڕەشمە کرابوو، بە جوانی بەسترابۆوە. زینەکەی لە زێڕ بوو کە ئەمەم بینی بە خۆم وت ئەمە وا ڕاگیرابێ دیارە کاری گەورەشە کا شەیتان فریوی دام و سواری بووم لە جێی خۆی نەبزوت پاژنەم لە ژێر سکی دا نەبزوت ئەمجا قامچەکەم لێکردەوە و تون پێما کێشا هەرکە هەستی بە ئازار کرد هیلانی وەکو هەورە بروسکە دوو باڵی لێ پەیدا بوو فڕێ و منی گەیاندە ئاسمان ئەمجا لە سەربانی کۆشکەکە نیشتەوە و کلکێکی کێشا بە دەموچاومدا، چاوی ڕاستم دەرپۆقی و لەگەڵ خوێندا بە ڕوومەتمدا هاتە خوارەوە. کە هاتمە خوارەوە، دەلارکوێرەکەم بینیەوە، پێیان وتم، بەخێر نێیتەوە؟ منیش وتم، ئەوە منیش بووم بە یەکێک لە ئێوە. لەمەو دوا قاپە و قوماشە شینەکە بدەن بە منیش، تێر لە خۆم بدەم. ڕێگەشم بدەن لای ئێوە بمێنمەوە. وتیان نەخێر. بە دڵشکاوی و پەژارەیەکی فرەوە ملی ڕێگام گرت و بە خۆم وت هەڵاکونیم کرد لە خۆم تێکدا ئیدی شارە و شار و دێو دێ سەری خۆم هەڵگرت ئەم ئێوارە گەشتمە بەغدا ئەم دوانم بینی سلاوم لێکردن وتم نامۆم ئەوانی ژوتیان ئێمەش نامۆین بەم شارە ئیدی وا ڕێکەوت ئەم سێ کوڕە کەچەڵەیش وەک من چاوی ڕاستیان کوێر بوو خاتوون. ئەمە بوو هۆی لارکوێریم و کەچەڵ بوونم. کیژۆڵەی خانەخوێ پێی وت، هەر دوو بەری دەستت بخە سەر سەرت و بڕۆ بەڕێی خۆتەوە. ئەویش وتی، ناڕۆم تاکوو بەسەرهاتی ئەوانی دی نەبیستم. ئەمجا کیژۆڵەی خانەخوێ ڕووی کردە خەلیفە و جەعفەر و مەسرور و وتی، ئێوەش بەسەرهاتی خۆتان بگێڕنەوە. جەعفەر هاتە پێشەوە و چی بۆ دەرگاوانە گێڕابەوە ئەوەیشی بۆ کیژۆڵەکە گێڕایەوە کیژۆڵەوتی ئەوە ئێوەشم بەخشیەوە بە یەک ئەمجا هەمویان لە ماڵ چوونە دەر و بە کۆڵانەکە داڕۆشتن خەلیفە چووە لای سێ کوڕە کەچەڵە و پێی وتن هێشتا ڕۆژنەبتەوە بۆ شوێچن وتیان بەخوا قوربان خۆشمان نازانین بۆ شوێچن ئەمجا خەلیفەوتی وەرن ئەمشەو لە ماڵی ئێمە بن بە جعفەری وت لەگەڵ خۆت بیان بەرەوە سبەینێش بیان هێنە بۆ لام تاکو بەسەرهاتەکانیان بنووسینەوە جعفەریش فەرمانەکەی جێبەجێ کرد خەلیفەش چووە کۆشکی خۆی و ئەو شەوە خەو نەچووە چاوی و تەپوتلی بوو سبێنێ لەسەر تەختی شاهانە دانیشت وەزیران و پیاوانی دەوڵەت کۆبوونەوە ڕووی کردە جعفەروتی بڕۆ سێ کیژە و دوو سەگەکە و کوڕە کەچەڵەکانم بۆ بێنە سێ کیژەکە خرانە پشتی پەردەوە ئەمجا خەلیفەوتی بێ ئەوەی بمان ناسن میوانداریەکی باشتان کردین ئێستا خۆمتان پێ ئەناسێنم من پێنجەمێنی عباسیەکان و برای هارو نەڕەشیدم بەسەرهاتی ڕاستی خۆتان بگێڕنەوە کە ئەمەیان بیست کیژە گەورەکان لە پشتی پەردە دەرچوو هاتە بەردەم خەلیفەوتی میری مسلمانان